بەناوی خودای بەخشندە و میهرەبان. چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان، کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت، بە ڕادەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و جن کۆببنەوە بۆ ئەو مەبەستە، بێگومان ناتوانن، هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە. زاناکان لە هەندێکی دواون هەندێکیشیان وتویانە هەر خودا خۆی زانایە بە نهێنی ئەو پیتانە سوێن بە پێنووس و ئەوەی کە دەینووسن ئەم سوێن خواردنە نیشانەی نرخی خوێندن و زانستە لە لای خدای گەورە ئەی پێغەمبەر تۆ بەهۆی ناز و نیعمەتی پەروەردگارتەوە دووریت لە شێتیەوە وەکو نەفامان دەڵێن بێگومان پاداشتێکی نەبڕاوە بۆ تۆ ئامادەیە. بەڕاستی تۆ لەسەر ڕەوشت و خویەکی زۆر جوان و پەسند و بێ وێنە و مەزنیت سەرنجام تۆ دەبینیت و دەزانیت و ئەوانیش دەبین و دەزانن شێتێتی بە کامتانەوەیە بەڕاستی پەروەردگارت خۆی دەزانێت چێ لە ڕێبازی ئەو لایداوە و گومڕابووە چێش ڕێبازی هیدایەت و ئیمانی گرتۆتە بەر و ڕاستە لەگەڵ خوددادا تۆ هەرگیز بە قسەی ئەوانە مەکە کە باوەڕیان بە تۆ نییە و بەرنمەکەی تۆ بە درۆ دەزانن ئەوانە ئاواتەخوازن کە تۆ نەرمی بنوێنیت، ئینجا ئەوانیش نەرمی بنوێنن. بە قسەی هەموو ئەوانە مەکە کە زۆر سوێند دەخۆن و زۆر سووک و ڕیسوان، ئەوانەی کە بە شوێن عەیب و عاردا دەگەڕێن و دوزمانی دەکەن و فیتنە دەگێڕن و حەزیان لە ئاشووبە. زۆر دژی خێر و چاکەن و دەستدرێژی دەکەن و گوناه ئەنجام دەدەن و پیلان دەگێڕن لە هەمان کاتدا ئێسک تاڵ و ڕەوشت ناشیرین و ناکەس بە چەو باوک نادیارن هەریەکەیان بەوە دەنازێت کە هەندێک ماڵ و سامان و کوڕی هەیە کاتێک ئاەتەکانی ئێمەی بەسەردا دەخوێندرێتەوە بێباکانە دەڵێت ئەمە داستانی پێشوەکانە ئەمە بەسەرهاتی دێرینە ئێمە سەرەنجام لووتی داخ دەکەین و سەری لووتی ڕەش دەکەین بەڕاستی ئێمە ئەو خەڵکەمان تاقی کردەوە هەروەک خاوەنانی باخەکەمان تاقی کردەوە کاتێک سوێندیان خوارد بێگومان بەیانی دەیچنن بێ ئەوەی بڵێن بە پشتیوانی خوددا یا بەو مەبەستەی هیچی پێوە نەهێڵن بۆ هەژاران ئەوسا پەروەردگارت بەڵایەکی داواران بەسەر باخەکەدا لە کاتێکدا ئەوان خەوتبوون. ئیتر وەک باخێکی لێ هات کە هەمووی چنرابێتەوە و هیچی پێوە نەمابێت. ئەوسا بەیانی زوو یەکتریان ئاگادار کرد و وتیان، با بچین بۆ سەر باخ و بێستانەکەمان ئەگەر بڕیارە بیچنین. ئەوسا دەرچوون بە نهێنی و بە هێواشی دەڕۆیشتن، بە چپە قسەیان دەکرد. دەیانوت، نابێت ئەمڕۆ هەژاران پێمان بزانن و ڕووبکەنە باخەکەمان. بەیانی زوو بۆی دەرچوون، وایان دەزانی کە توانیویانە هەژاران بێبەش بکەن. کاتێک گەیشتنە باخە وێرانەکە و بینیان، وتیان، بێگومان ئێمە ون بووین و ڕێمان هەڵە کردووە. دوای ئەوەی دڵنیا بوون ڕێیان هەڵە نەکردووە، وتیان، نەخێر، بەڵکو ئێمە بەشبڕاو کراوین. لە هەموویان ژیرتر وتی. پێم نەوتن کە حەق وایە تەسبیحات و ستایشی خودا بکەن و سوپاس گوزاری بکەن؟ ئەوسا هەموو وتیان، پاکی و بێگەردی بۆ پەروەردگارمانە، بەڕاستی ئێمە ناحەقیمان کرد. ئەوسا ڕوویان کردە یەکتر و دەستیان کردە لۆمە کردن و سەرزەنشت کردنی یەکتری و وتیان، هاوار بۆ ئێمە، بەڕاستی ئێمە پیاو خراپ و لە سنوور دەرچوو بووین، کەی ئەو ڕەزیلیە ڕاستە؟ ئومێدەوارین کە پەروەردگارمان لەم باخە باشترمان پێ ببەخشێت ئێمە ئیتر تەمێ بووین دەرس و ئامۆژگاریمان وەرگرت ئیتر ئێمە بەڕاستی بە هیوای ڕەزامەندی خوددا هەوڵ دەدەین و بە هیوای بەخششی ئەوین سزای ئەم ژیانە ئاوایە و سزا و ئازاری قیامەتیش سەختترە ئەگەر خەڵکی بیان زانیایە بەڕاستی بۆ خوداناس و پارێزکاران باخەکانی بەهەشتی پڕ لە ناز و نیعمەت لەلای پەروەردگاریان ئامادەیە ئایا ڕەوایە پاداشتی موسڵمانان وەک تاوانبار و تاوانکاران بێت ئەوە چیتانە چۆن حکم و بڕیاری ناڕەوای وا دەردەکەن ئایا کتێبێکی ئاسمانیتان بۆ هاتووە تیایدا بخوێنن تا هەرچی ئێوە بتانەوێت بە ئارەزوی خۆتان هەڵیبژێرن یا سوێندتان لەسەرمانە کە تا ڕۆژی قیامەت هەرچیتان بوێت ئەوە بێت پرسیاریان لێ بکە بزانە کامیان زامنی ئەو کارەیە ئایا ئەمانە شەریک و هاوبەشیان هەیە لەم بڕیارەدا کوان دەبا بیانهێنن ئەگەر ڕاست دەکەن ڕۆژێک دێت پەردە لەسەر هەموو شتێک لادەدرێت و لاق دەردەکەوێت خودانەناسان بانگ دەکرێن بۆ سوژدەڤردن بەڵام ناتوانن ئەوانە ئەو ڕۆژە چاویان شۆڕە و زەلیلی و خەجاڵەتی بە تەواوی دایان دەگرێت چونکە کاتی خۆی بانگ دەکران بۆ نوێشکردن و سوژدەڤردن لە کاتێکدا لەو پەڕی تەندروستی و سربەستیدا بوون بەڵام گاڵتەیان پێی دەهات وازم لێ بهێنە بۆ ئەوانەی کە بڕوا بەم گفتارە ناهێنن ئێمە ئەوانە بۆ سەرنجامی ناکامیان بەرەبەرە چێژ دەکەین بێ ئەوەی بەخۆیان بزان و هەستی پێ بکەن مۆڵەتیان دەدەم بەڵام هەرگیز لە سزای ئێمە ڕزگاریان نابێت چونکە بێگومان دەسەڵاتمان تۆکمەیە ئەی ئایا تۆ داوای کرێیان لێ دەکەیت تا قەرزباری زۆر ببن و نەتوانن لە ژێری دەرچن ئەی ئایا ئەوانە غەیب زان و لە نهێنیەکان ئاگادارن تا بۆ خۆیان شت یاداش بکەن و دژایەتی ئیسلام بکەن؟ ئەی پێغەمبەر تۆ خۆ ڕاگربە لە بەرامبەر فەرمانی پەروەردگارتەوە، نەکەیت وەک هاوەڵ و خاوەنی نەهەنگەکە بیت کە یونس پێغەمبەرە لە کاتێکدا کە دڵی پڕ بوو لە خەفەت و پەژارەیەکی زۆرەوە پاڕایەوە و لاڵایەوە ئەگەر ڕەحمەت و بەخشندەیی پەروەردگاری فریای نەکەوتایە هەروا لەو دەشتەدا بە بێ ناز دەمایەوە. بەڵام پەروەردگاری هەڵیبژارد و خستیە ڕیزی چاکانەوە دوای نزا و پەشیمانی ئەی پێغەمبەر بەڕاستی ئەوانەی کە بێ باوەڕ بوون کاتێک کە گوێیان لە قورئان دەبێت نزیکە بە چاویان هەڵت دێرن دەڵێن ئەم پێغەمبەرە دەستی لێوەشێنراوە لە کاتێکدا قورآن تەنها بریتە لە یادخستنەوە و بێدارخەرەوەی هەموو خەڵکی ئەم جیهانە ئەگەر تێفکرن.